هاوار و ئاه و ناڵە بۆ هەر کەسێک کە بە شوێن کەم و کوڕیدا دەگەڕێت و لە عەیب و عاری خەڵکی دەدوێت، ئەو کەسەی ماڵ و سامانی زۆری کۆکردۆتەوە و هەر خەریکی ژماردنیەتی و دڵی پێی خۆشە ڕەزیلە و بەخشندە نییە. یەحسەبو ئەننە مالەهو ئەخلەدەه. وا دەزانێت بەڕاستی کەماڵ و سامانەکەی دەبێتە هۆی تەمەن درێژی و نەمری بۆی. کەللا لەیونبەزەننە فی الحوتەمە. نەخێر، سوێند بە خودا، بە سووچی و ڕیسوایی فڕێدەدرێتە ناو حوتەمەوە. وما ادراک ما الحطمە نار اللە الموقدە. جا تۆ چوزانی حوتەمە چییە؟ بێگومان ئەو ئاگر و دۆزەخە لە شوێنێکدایە کە سەرگیراو و دەرگا داخراوە لەسەریان، ڕێگەی قوتاربوونی نییە. خودانەناسان لەوێ لەناو چەند ستوونێکی ئاگرینی درێژدان، هیچ جموجۆڵێکیان بۆ ناکرێت.